درود و سڵاوات لە بۆ پێخەمبەری ئازیز علیه سەلات و سەلام میهرەبانی خوای پەروەردگار لە میوانانی ئەم ماڵە و تەواوی مسلمانان ڕەحمەتی خوای پەروەردگار داواکارم لە بۆ تەواوی خەڵک و خاکی کوردستان و تەواوی مرۆڤایەتی میوانانی ماڵی خوای پەروەردگار بەردەوام دەبین لە خزمەت زنجیرە وتاری خۆزگە و ئاواتەکان. دەچینە خزمەتی قورئانی کەلامی شیرینی رب العالمین کە لە سورەتی القصصدا خوا جل جلاله لە سەرەتای سورەتەکەدا باسی دەسەڵاتدارێکمان بۆ دەکات کە خۆزگە و ئاواتی باسی عەقڵییەتی قارونییەتی ماڵ جەم کردن و خەڵکی برسی کردن و زوڵم و ستەم لە ڕێگەی ماڵەوە کردنمان پیشان دەدات. هەرچی ئاوات و خۆزگەی مرۆڤایەتی هەیە بە درێژایی مێژوو لە نێوانی دوو دەسەڵات، دەسەڵاتێکی عەبدی کورسی و عەرشی خۆ، وای لێ کردووە کە خۆی بە خوا زانیوە کە عەقڵیەتێکی فیرعەونییە، لەم لاوە عەقڵێتێکی دیکە کە فەسادی مالییە، لە ڕێگای ماڵەوە خەڵک زەلیل کردن و لە ڕێگای ماڵەوە خەڵک بە سووک سەیر کردن کە بریتییە لە عەقڵیەتی قارونی. هەرچی خەم و خەفەت و خوێنڕێژی و خیانەت و ماڵکاولی مرۆڤایەتی هەیە، هەرچی ئاوات و خۆزگەی ناخی مرۆڤەکان هەیە، بووە بە قوربانی بەتایبەتی ئەم دوو جۆرە لە دەسەڵات، کە توانیویانە قۆرخی هەرچی خۆزگەی مرۆڤەکان هەیە بیکەن و خۆزگەکانی خۆیان سەربخەن. کاتێک دەچینە خزمەتی قورئانی پیرۆز خوای پەروەردگار باسی خۆزگە و ئاواتی خراپمان بۆ دەکات ئێمەی مسلمان ئێمەی ئومەتی پێغەمبەری خوا عەلەیهی سەلات وەسەلام پێویستە بەرچاومان ڕوون بێت پێویستە بزانین هەموو تێڕوانینێکمان هەموو هەنگاوێکمان هەموو هەوڵێکمان لە قورئانەوە سەرچاوە بگرێ قورئان و سوننەت ئەو دوو سەرچاوەن بۆ من و تۆی مسوڵمان کە کۆمەڵگا وشیار دەکەنەوە و پێمان دەڵێت دەبێ ئاوات و خۆزگەی خێرتان هەبێ، دەبێ ئاوات و خۆزگەی باش و پاکتان هەبێ هەم بۆ دونیا و هەم بۆ قیامەت. بەڵام لە بەرامبەر ئەم بەرەی ئاوات و خۆزگە خەیریەدا بەرەیەکی دیکەمان هەیە کە بەرەی شەڕە. بەرەیەکی دیکەمان هەیە کە ئاوات و خۆزگەی خراپی هەیە، بۆیە لەم هەفتەیەدا باس لە ئاوات و خۆزگەی خراپی دەسەڵاتداران و خەڵکانێک دەکەین کە لە ڕێگەی دەسەڵات و لە ڕێگەی سەروەت و سامان و ماڵ و موڵکەوە ئاوات و خۆزگەی چیان خواستووە. وشیاری دەدەین بە کۆمەڵگا، هەر کاتێک هەر میللەتێک ئاوات و خۆزگەی نابەجێی خواستبێت، هەر کاتێک هەر میللەتێک تەمەننا و خۆزگەی بۆ دەسەڵات و دنیای دەسەڵاتدارانێکی زاڵم و ستەمکار خواستبێ، خوای پەروەردگار تووشی تاقیکردنەوەی قورسی کردوون. خوای پەروەردگار قارونمان پێ دەناسێنێ قارون لە بەنی ئیسرائیل بوو لە کەسە نزیکەکانی سیدنا موسا بوو تەنانەت قارون کەسێکی شارەزا بە کتابی خوای پەروەردگار و زۆر دەنگخۆشیش بوو بەڵام خوای پەروەردگار دەفەرمێ وآتەیناه، خوا، جل جلاله، ماڵ و موڵک و سەروەت و سامان و کەنزی پێدا بەتایبەتی بەجۆرێک دەوڵەمەند بوو پەروەردگار دەفەرموێت کلیلی قاسەکەی نەک حەجمی پارەکەی دەفەرمێ بالعصبەتی ئولو القووە لە سەروو دە کەسەوە، دە کەس، بیست کەس، زیاتر و کەمتر نییە لە دە کەس، نەیان دەتوانی کلیلی قاسەکەی هەڵبگرن. خوای پەروەردگار دەفەرموێت لە بەرامبەر ئەم کەسەدا کە لە خۆی گۆڕا، لە خوا غافڵ بوو، لە خۆی بایی بوو، ئەم دەسەڵاتەی بەی خوا نەزانی، دەفەرمێ نەسیحەتیان کرد اذ قال له قومه چاکان و باشان پاکان و بەرەی خیر لە بەرامبەریا وەستانەوە و پیان وت لا تفرح ان الله لا يحب الفرحين سەرخۆش و سەرسام مەبە مەست مەبە لەخوا غافڵ مەبە فەرح مەبە بە ماڵێک کە تیایدا یان بەهۆی ماڵەکەوە زوڵم و ستەم بکەی فەرەح مەبە بە ماڵێک کە حەڵاڵ و حەرام لێک جیانەکەیتەوە تیایدا، فەرەح مەبە بە ماڵێک کە مرۆڤەکان کۆیلە بکەیت و بە چاوی سووک سەیریان بکەی، فەرەح مەبە بە ماڵێک کە تەکەببوڕ و غرور بتگرێ، چونکە پەروەردگار ئەو جۆرە خاوەنە ماڵانەی خۆش ناوێت. ئامۆژگاریان کرد، وابتغی فیما آتاک اللە الدار الآخرە، کاکە ئەم دنیایە مەشتەلێکە ئەم دنیایە تاقیگایەکە قیامەت لەبیر مەکەن دەسەڵاتداران ولا تنسى نصيبك من الدنيا بەرەی خیر نەهاتوون بە مرۆڤایەتی بڵێن واز لە دنیا بێنن نەخێر پیان وت ولا تنسى نصيبك من الدنيا هێندەی دەژیت لە ژیانی دنیادا هێندەی تەمەنی خۆت و پێداویستی خۆت بەشی دنیا لەبیر مەکە چونکە خۆشی و شادی لە دنیاوە دەست پێ دەکات بۆ قیامەت ولا تنسى نصيبك من الدنيا علماء دەفەرمون بەشی تۆ لەم دنیایە کە پێت دەبڕێ کاتێ بەجێی دێڵی بریتیە لە کفنێک دەی ئاگات لە خۆت بێ شەوانە و ڕۆژانە و ژیانی خۆت دابین کە بەڵام لە هەموو سەروەت و سامانی دنیا ئەگەر هیماڵەکەی خۆشت بێ کفنێکت پێ دەبڕێ بێ گۆرەوی و بێ کڵاو و بێ گیرفان بۆ ناو قەبر بەڕێ دەکرێی. و احسن کما احسن اللە الیک رب العالمین چاکەی لەگەڵ تۆدا کردووە دە تۆش چاکە بکە لەگەڵ بەندەکانی خوای پەروەردگارا ولا تبغي الفساد في الارض فساد لەسەر زەویدا بڵاو مەکەرەوە ان الله لا يحب المفسدين پەروەردگارمان گەندەڵکاران و زاڵمان و ستەمکارانی خۆش ناوێ قارون وتی چی قال انما اوتیته على علم عندي لێرەوە کێشە دەست پێ دەکات وتی ئێوە داوای زەکات لە من دەکەن ئێوە داوای حەقی هەژاران لە من دەکەن ئێوە داوای خزمەت دەکەن بە کۆمەڵگا بەم پارەی من انما اوتیته علی علم عندی، مەگەر ئەم ماڵە بەهۆی زانست و عەقڵ و پلان و ماندووبوون و شەونخوونی خۆمەوە دەسم نەکەوتووە، ئیتر لە بیری چوو، لەپڕ وەکوو قارچک هاتە دەرەوە و بوو بە خاوەنی ئەم هەمووە سەروەت و سامانە، لە بیری چوو وآتیناه من الکنوز هیچی نەبوو، ئێستا ئەم هەمووە سەروەت و سامانەی هەیە، بۆیە وتی عەقڵی خۆمە، خەباتی خۆمە، کاری خۆمە، ڕەنجی خۆمە پێی وت ئەوەلم یعلم ان الله قد اهلک من قبله ئەی مەگەر نازانی لە پێش تۆ زۆر دەسەڵاتدار هەبوون و پارەدار هەبوون کە خوای پەروەردگار بە هیلاکیا بردن من القرون من هو اشد منه قوة واكثر جمعا دەسەڵاتی هێزی لە تۆ زیاتر بوو وەک کۆکردنەوەی ماڵ و سەروت و سامانیشی بە هەمان شێوەی تۆ جەم کردبوو ولا یسئل عن ذنوبهم المجرمون پەروەردگارمان کاتێک کاتی مۆڵەتی زاڵمان و ستەمکاران تەواو دەبێ پرسیاریان لێ ناکا و یەخەیان دەگرێ پشتیان دەشکێنێ ڕسوایان دەکات قارون فخرج على قومه في زينة لەبری دەرز و پەند وەرگرتن بە هەرچی دەسەڵاتی خۆی و بە خۆ ڕازاندنەوەی خۆی و بە خۆ ڕازاندنەوەی شەقام و بە دەرخستنی هەرچی جوانی هەیە لە دەسەڵات و لە خۆی و بە تەعبیری ئەمڕۆ سەیارە و شەقام ڕازاندنەوە و جلوبەرگی سەیر و سەمەرە و نایاب لەبەر کردن و سەعاتی گرانبەها لە دەست کردن و قاتی گرانبەها لەبەر کردن و هەتا دوایی پەروەردگار دەفەرمێ فخرج علی قومه فی زینە کە هاتە دەرەوە بەم هەمووە تەنتەنە و عەنعەنە و سەیارە و جوانکارییەوە، دەفەرموێ کۆمەڵگا بوون بە دوو بەشەوە، میللەت بوون بە دوو بەشەوە، قال الذين يريدون الحياة الدنيا ئەها سەیرکەن کاتێک میللەت ئاوای لێهات، کە پەروەردگار دەفەرمێ ئەو کەسانەی دونیاویست بوون، ئەو کەسانەی مشەخۆر بوون، ئەو کەسانەی هەمیشە حەزیان لە دەستپانکردنەوە بوو، ئەو کەسانەی کە حەزیان لە چاوشۆڕی بەردەستی پارەداران و زاڵمان و ستەمکاران بوون، وتیان چی؟ یا لیت لنا مثل ما ئوتیە قارون. خۆزگا بە سەروەت و سامانی قارون، خۆزگا وەکو ئەو ئێمەش خاوەنی ئەم سەیارە و ئەم کۆشک و تەلارە و ئەم جل و بەرگە و ئەم خواردنە و ئەمانە بووینایە، یا لیت لنا مثل ما اوتی قارون انه لذو حظ عظیم، شەنس و بەخت تەنها لای قارونە، خۆشبەختی و خۆشگوزەرانی تەنها لای قارونە. خوا پەنامان بات لەم بەرەیە. خوای پەروەردگار دامەزراومان کە هەرگیز خاوەنی ئەم خۆزگە و ئاواتە نەبین بۆ سەروەت و سامانێک کە بە خوێن یان سەروەت و سامانی میللەت بێ کۆکرابێتەوە وقال الذین اوتوا العلم ئا لێرەدا خوای پەروەردگار باسی بەرەی چاکان بەرەی ئاوات و خۆزگە دروستەکان بەرەی پاکان، بەرەی ئەوانەی کە خاوەنی عیلمن، خاوەنی زانستن، خاوەنی وشیارین، تێگەشتوون لە ژیان، دەزانن تاقیکردنەوەیە و دەمرن، وتیان، وەیلەکم، وەیل، وەیل و واوەیلا بە حاڵی ئێوە، ئەی کۆمەڵگا، ثواب اللە خیر لکم، ئەوەی هی خوا بێ پێی داون ئەوە خەیرە، ئاگاداربن چاو مەبرنە ماڵی کەس. ویلکم ثواب اللە خیر لمن آمن وعمل صالحا ئەو کەسەی ئیماندار بێ کردەوەی چاکی هەبێ ئەوە خەیری خوای پەروەردگاری ناسیوە و دۆزیوەتەوە و دەست پێوە گرتووە ئەوە خۆزگە و ئاواتی دنیای و قیامەتی دێتە دی ولا یلقاها الا الصابرون دڵنیابن هیچ کەسێک ناتوانێ بگا بە دیداری رب العالمین ئەگەر لە دونیادا سەبر نەگرێ لەسەر دینداری ئەگەر لە دونیادا بە ئارام نەبێ بە قەناعەت نەبێ لەسەر حەڵاڵ ئەگەر دان بە خۆدا نەگرێ دەم و دەست درێژ بکا بۆ حەرام ئەوا دڵنیابن بە دیداری رب العالمین ناگات خوای پەروەردگار باسی نەتیجەی ئەم زاڵمەمان بۆ دەکات، ئەم پارەدارەمان بۆ دەکات، دەفەرمێ، فخسفنا به، هەموو خەڵکی واقی وڕماوە و چاوی لە کۆشک و تەلار و دەسەڵاتی قارونە. ئا لێرەدایە بەداخەوە کە کۆمەڵگا هەر کاتێک ئاوای لێ هات، هەموو پێوەرەکانی بوو بە پێوەرێکی مادی، خەڵکی ویست بە هۆی مادەوە، ئیمامی عەلی دەفەرمێ ئیتر ئەئ لێرەوە کۆمەڵگای خراپ دەست پێ دەکات، ئیمامی عەلی دەفەرموێت ئەگەر خەڵکی ئاوای لێ هات، خۆی دەڵێ، دەفەرموێ، رأیت الناس قد مالوا الی من عنده مال ومن لا عنده مال فمنعه الناس مالوا رأيت الناس قد ذهبوا إلى من عنده ذهبوا ومن لا عنده ذهبوا فعنه الناس ذهبوا رأيت الناس منفضة إلى من عنده فضة ومن لا عنده فضة فعنه الناس منفضة دەفەرمێ خەڵکیم بینی ڕوویان دەکردە خەڵکی ڕیزیان دەبەست مەیلی دڵیان بۆ کەسێک بوو کە پارەدار بوو کە پارەی نەما پشتیان تێکرد خەڵکیم بینی ڕوویان دەڕۆشتن ڕێگایان دەبڕی بۆ لای کەسێ ئاڵتوندار بوو ئاڵتونی پێدەدان دنیای پێدەدان پارەی حەرامی پێدەدان کاتێک ئاڵتونی نەما پشتیان تێدەکرد خەڵکیم دەبینی مجەوهرات و خۆشی و ناز و نیعمەت و پلە و پۆست و ئەرز و هەتا دوایی و شەهادە و تەزویر و شتیان پێ دەدا ڕووی تێ دەکرد بەڵام کاتێ هیچی نەما ئەوانیش پشتیان تێ دەکرد ئەفەرمێ هەر کاتێ کۆمەڵگا ئاوای لێ هات دەبێ وریا بێتەوە دەبێ زلەی میهرەبانی پەروەردگار بیانگرێتەوە خوای گەور دەفەرمێ فخسفنا به وبداره الارض خوای گەورە سری عدالەتی کەن قارون خۆی ئەوەی دوێنێ هەموو ئاوات و خۆزگەیان ماڵ و سەروەت و سامانی قاروون بوو یەقولون ئەمڕۆ وتیان کە بینیان بە چاوی خۆیان وا کۆشکی سەدام نەما وا کۆشکی حوسنی موبارەک نەما وا کۆشکی زەین العابدین نەما وا کۆشکی ئەتاتۆرک نەما وا کۆشکی شای ئێران نەما کاتێک ئەمەیان بە چاوی سەری خۆیان بینی وەی کە ئەن الله وەی وەی وەیل و واوەیلا بە حاڵی ئێمە ئۆخەی باشە ئەگەر ئێمەش لە دەست و دایرەی قارون بووینایە یان سپاس بۆ خوا خوای پەروەردگار ئێمەشی وەک قارون نەبر بە ناخی زەویدا وەی کە ئەن الله یبسط الرزق لمن یشاء نابینین پەروەردگار ڕزق دەدا بە خەڵکانێک لە بەندەکانیشی ويقدر له لێی دەگرێتەوە کاتێ لێی گرتەوە یاخی دەبێ لە خوا غافڵ دەبێ ئەجا فەرمووی لولا ان من الله علینا لخسف بنا منەتی خوایە بەسەر ئێمەوە کە ئێمەش تیا نەچووین وەیکەئەنەه لا یفلح الکافرون مەگەر و نازانن کافران نایبەنەوە بێگومان دەبێ بزانن کە کافران نایبەنەوە بڵێ مسلمانانی ئازیز سەیری خۆزگە و دەست خۆزگەی دەسەڵاتدارێکی زاڵم کەن کە کۆشک و تەلاری بە زوڵم و بە ستەم حەقی خوای پەروەردگاری لێ نەدەدا حەقی هەژارانیشی لێ نەدەدا. قورئانی پیرۆز لە دوو جێگەی دیکەدا باسی دوو چیرۆکمان بۆ دەکا کە باخ و بێستان و سەروەت و سامانی زۆریان پێ درا بەڵام ئەمانیش کاتێک خوایان لە بیر کرد کاتێک بەشی هەژاریانیان لە بیر کرد خوای پەروەردگار وشکی کرد سوتاندنی و ڕسوای کردن و لێی وەرگرتنەوە. بڵێ ئیماندارانی ئازیز هەر کۆمەڵگایەکیش ئاوا تەمەننای نابەجێ بخوازێ دوای خەون و خەیاڵ و زوڵم و ستەم و خیانەتی زاڵمان و قارونەکان بکەوێ دڵنیابن لەوەی کە مەسیری لە بەنی ئیسرائیل خراپتری لێ بەسەر دێت بۆیە مسلمانانی ئازیز لەم وتارەوە پێویستە بچینە ناو ئەوەی کە کۆتا ئایەتی ئەم مەشهەدە پێمان دەفەرموێ، تلک الدار الآخرە نجعلها للذین لا یریدون علوا فی الارض ولا فسادا ئەی کۆمەڵگا، ئەی میللەت، ئەی هەموو چین و توێژەکان بزانن ئاخیرەت، بەهەشت، ئاسوودەیی بۆ کێیە؟ نجعلها للذین لا یریدون بۆ دوو کەسە، بۆ دوو دەستەیە، بۆ دوو کۆمەڵە. هەرکەسێ ئەم دوو سیفەتەی تیا بێ بەهەشت نابینێ تلک الدار الآخرە بۆ کێ لا یوریدون علوا لوتبەرزی تەکەبور ملهوڕی خەڵک بە سوک سەیرکردن خەڵک چەوساندنەوە لە ناخی هەر کەسێکا هەبێ لە هەر دەسەڵاتێکا هەبێ لە بەهەشتی خوای پەروەردگار بێبەشە و بەریە علوا فی الارض ولا فسادا ها بەرەی دووەم بۆیە زانایان مفسران دەفەرمون ئینسانەکان لە بەرامبەر ئەم دوو سیفەتە قورئانیەدا پێویستە وریابن و بە ئاگا بن خەڵکێک هەن حەزیان لە تەکەبورە خەڵکێکیش هەن حەزیان لە فەسادی فەسادە بە ماڵ گەندەڵیە لە بواری ماڵدا بۆیە ئێمەی ئومەتی پێغەمبەری خوا علیە سڵات وسلام پێویستە ئاگادار بین کە فیتنەی ئێمەی ئەم ئومەتە لە ماڵدایە ماڵ هەر کاتێک ئێمە پێمان وابوو ماڵ لێپرسینەوەی لەسەر نییە پێمان وابوو ماڵ حەڵاڵ و حرامی تیا ڕەچاو ناکرێ زەکاتی لێ نادرێ ئەوە ئەو کاتە فەسادی مالی ڕوودەدات بۆیە دەفەرمێ خەڵکانێک هەن وەکو فرعون بەس علوویەوێ خەڵکانێک هەن وەکو قارون و نەمرود فەسادی مالیان ئەوێ خەڵکانێک هەن هەردووکیان ئەوێ بەس ئیماندارە نە لوت بەرزی دەبێ لە دڵیدا لە ژیانیدا هەبێ و نە دەبێ فەسادی ماڵی بە تایبەتی ڕێز نەگرتن لە ماڵ نابێ لە ئومەتی پێغەمبەری خوادا هەبێ صلی اللە تعالی علیه وسلم بۆیە ئێمە هیچ کاتێک خۆزگەی پلە و پارە و پۆست و دەسەڵاتێک ناخوازین کە تیایدا لە خوای پەروەردگار غافڵ بین خۆزگە بە ئاوا خۆزگە و ئاوات بە ماڵێک ناخوازین کە بە خوێن کۆکرابێتەوە خۆشەویستانم ئامۆژگاری ئەم وتارە لەم واقعەدا بۆ هەموو لایەکمان بریتە لەوەی کە خۆزگەی نابەجێ نەخوازین ئاگادار بین خۆزگەکانمان ژیانمان کاتمان هەمووی ئەمانەتە پیاوێک ئەمە خۆزگەیەتی خوایە خۆزگەم بهێنە دی ئاواتی جگەرە خواردنە ئەو کاتەی کە ئەو ئەم قسەیە کردووە ئەوانەی کە ئاگادار بن بە زمانی کۆن پیان دەوت گڵۆز کارتۆنە جگەرە خوایە ئاواتم ئەوەیە بە کارتۆن و بە گڵۆز جگەرە بەرمەوە بۆ ماڵەوە خوایە جوانترین سیارەم هەبێت خوایە بتوانم چەندین خێزانیشم هەبێت کەمتر لە چەند مانگێک خوای پەروەردگار تاقیکردنەوەیەکی بەسەر ئەم پیاوەدا هێنا کە داوای سیحەت و عافیەتی نەکرد داوای لەشساغی نەکرد داوای بەندایەتی بۆ خوای نەکرد نەخۆش کەوت لە نەخۆشخانە پیان وت سێ شت لە تۆ قەدەغەیە یەکەم جگەرە دووەم ئافرەت سێم سواربوونی ئۆتۆمبیل لەسەر جێگای خۆت بکەوە سبحان اللە ها خۆزگەی نابەجێ چەند خراپە مسلمانان شێخ عەلادینی بیارە خوای پەروەردگار لێی خۆش بێ دەڵێ کابرایەک هات بۆ لام ئاوا چاوی تێ بڕی بووم وتم بۆ ئاوا سیر دەکەی تی واللهی سێری مەکانەت و شخصیاتی تۆ دەکەم وتی، وێنەی من و تۆ وەکو وایە کەسێک لەسەر کۆشکێکی بەرزە، دەسەڵاتداران لە پەڕلەمانە، سەرۆکی وڵاتە، لە هەر ئاست و جێگایەکدایە، خەڵکێک لە خوارەوە ئەو دەبینێ ئەڵێ، ئای خۆزگەم بەو دەسەڵاتە! ئەویش لە سەرەوە دەڵێ، ئای خۆزگە هاوڵاتییەکی ئاسەد ئاسایی بوومایە و بە شەقام و بازاڕا بڕۆشتمایە و لە کەس نەترسامایە و کەس لێم نەترسایە. مومکینە تۆ بگەی بە ئاست بەو ئاست و پلەیە بەڵام تازە ئەو ناتوانێ کە زوڵم و ستەمی کردووە کە کۆیلەیە کە خیانەتی کردووە ببێتەوە بە هاوڵاتیەکی ئاسایی بڵێ مسوڵمانانی ئازیز خۆزگە و ئاواتی من بۆ ئێوەی مسوڵمانان بریتیە لەوەی مسوڵمانان خۆزگا لە ئیسلام وەکو خۆی حاڵی بووینایە خۆزگا پێغەمبەرمان بە کردار خۆش بویستایە، خۆزگا نوێژکردنمان بە تایبەتی دەست نوێژگرتنمان ئاوها بوایە، خۆزگا کاتێک نیەت دێنین بۆ دەست نوێژ گسکمان لە دڵمان بایە، خۆزگا کاتێک ڕوخسارمان دەشۆین و دەموچاومان دەشۆین ئاگادار بوینایە کە ڕۆژێک ڕوو ڕەشەکان و ڕوو سپیەکان لە ڕۆژی قیامەتا هەردوکیان لە بەردەم بارەگای خوای پەروەردگارا ڕادەوەستن و بیرمان لە بەرەی ڕووسپیەکانا بوایە خۆزگا کاتێک دەستمان دەشۆین لە دەست نوێژدا ڕێگای ڕاست و چەپمان لە ڕوانگەی دەستی ڕاست و دەستی چەپەوە بزانیایە چۆن دەستی ڕاست و چەپ لێک جیا دەکەینەوە ئەوها ڕێگای ڕاست و دروست و سیرات المستەقیم لەگەڵ کفر و ئلحاد و علمانیەتە لە یەکمان جیا بکردایەتەوە خۆزگە کاتێک ئاو لە دەممان وەردەدەین و غەرغەرەی پێ دەکەین، غەرغەرەی غەیبەت و گوناه و بوهتان لە زمانمانەوە هەڵبوەرایە و پێمان نەکردایە. خۆزگە کاتێ ئاو دەکەین بە لووتمانا بۆنی حەراممان پێ نەکردایە. خۆزگە کاتێک دەست دەخەینە گوێچکەمان و ئاوها دەیسڕین، ئیتر رێگەمان نەدایە حەرام و گوناه و تاوان بە گوێچکەمانا بچوایەتە ژوورەوە. خۆزگە موسڵمانان، گەنجانی ئازیز، بەتایبەتی کاتێک مەسحی سەرمان دەکەین ئاوها مەسحی ناوسەریشمان کردایە مەسحی بیری خراپمان کردایە مەسحی بیرکردنەوەی خراپ فکری خراپ خیانەت هەر شتێک هەر خۆزگایەکی خراپ کە لە مێشکمانایە بمان کردایە خۆزگا کاتێک قاچمان دەشۆر لە کاتی دەستنوێژە ئەوەمان لە یاد بوایە هەموو کاتێ بڵێن وەثبت ئەقدامنا خوایە قاچمان لەسەر دینداری جێگیرکە خوایە لە فیتنە بمان پارێزە خوای پەروەردگار ئێمە دەزانین لە ڕۆژی قیامەتا هەنگاو هەڵناگرین بەم قاچانەمان هەتا پرسیارمان لێ دەکرێ پەروەردگارا ئێمە بێ لوتفی تۆ بێ ڕەحمی تۆ خۆت فەرمووتە فتزل قدم بعد ثبوتها زۆر قاچان زۆر کەسان زۆر گەنج زۆر پیر زۆر مامۆستا زۆر زانا دوای دینداری یان لە ناو دینداری شابوون بەڵام خلیسکان خزان ئەزانن لە ڕۆژی قیامەتا خەڵکانێک هەن لەسەر قاچەکانیان ڕاناوەستن لەسەر قاچەکانیان نابرێن پەروەردگار دەفەرموێ ناسیەتین کاذبەتین خاطئە خوایە ڕوومان زمانمان ڕوخسارمان مێشکمان لە درۆ لە خیانەت لە خۆزگەی نابەجێ بپارێزە ئەوانەی درۆ و خیانەت و گەندەڵی لە مێشکیانایە پەروەردگار دەفەرموێ بەڕوودا ڕادەکێشرێن ئایا کەسێ بە ڕوخساردا ڕابکێشرێ وەک کەسێک وایە لەسەر قاچەکانی ڕاوەستابێ و وەڵامی پەروەردگار باتەوە، پەروەردگار ئەمە تەمەنم، ئەمە گەنجێتیم، ئەمە پیرێتیم، ئەمە ماڵم، ئەمە شەوم، ئەمە ڕۆژم، ئەی پەروەردگارا بەندەی تۆم و موحتاجی ڕەحمەتی تۆم، بەڵێ موسڵمانانی ئازیز ئەم خۆزگانە داوایە ئەم خۆزگانە پەیامن، ئەم خۆزگانە وشیارین، ئەم خۆزگانە بۆ جێبەجێکردنن. جارێکی دی دەڵێم، خۆزگا زیاتر ئالوودەی مزگەوت بووینایە، خۆزگا زیاتر پابەندی مزگەوت بووینایە، خۆزگا لە مزگەوتا دیاردەی قسەکردن لە نوێژی جومعەدا نەمایە، کە حەرامە، کە گوناهە، کە پێغەمبەری ئازیز دەفەرمێ، ئەو کەسەی قسە دەکات، ئەو کەسەی یاری بە بەرد دەکات، بە مۆبایل دەکات، بە تەزبیح دەکات، فقد لغا، ئەوە لەغوی کردووە ئەجری جومعەی لەدەست داوە بە گیرفانی بەتاڵ و بە قاسەی بەتاڵەوە دەڕواتەوە بۆ چونکە حرمەتی ماڵی خوا و حرمەتی جمعی نەگرتووە بڵێ مسلمانانی ئازیز با هەموو لایەکمان لە ڕوانگەیە وتارەوە توخوا باشیان دۆست بین با خۆزگەی چاک بخوازین با بە ئومێدەوە بژین با هەموو لایەکمان خۆمان بپارێزین لە بەرەی خۆزگەی خراپ چونکە ئەو کەسەی خراپەکارانی خۆش بێ لە ڕۆژی قیامەتە لەگەڵ خراپەکارانایە با بە فەقیری خۆمان ڕازی بین کۆتایی بەوە دێنم کچی پێغەمبەری ئازیز فاتیمە دەفەرمێ هەموو دەستەکانی هەردوو دەستی بووبن بە تلۆقە بۆ چونکە لە فەقیریدا گەنمی دەهاڕی بە دەساڕ ئیمامی عەلی هەر دە پەنجەکەی بووبوون بە تلۆقە ئیمامی عەلی، ئەزانن بۆ؟ چونکە یەک دەبە ئاوی دەهێنا لە مقابیلی وەرگرتنی چەند دەنکێک خورمادا. تیان ئەی پێغەمبەری خوا، ئێمەش پێویستمان بە دنیا هەیە و خۆزگە ئێمەش وەکو خەڵکی شتمان هەبوایە. پێغەمبەری خوا فەرمووی، سبحان اللە، الحمدللە، لا الە الا اللە، اللە اکبر باشترین خۆزگەیە و بیکەن. ئایا دەزانن مسوڵمانانی مهاجیر پێش هەموو مسلمانان بەسەر پردی سیراتا دەپەڕنەوە ئایا دەزانن مسلمانانی هەژاری مهاجیر یەکەمین دەستەن دەچنە سەر حەوضی کەوسەر یەکەمین دەستەن دەچنە بەهشتەوە ئایا دەزانن مسلمانان کە خۆزگەی حەڵال دەخوازن کە دان بە خۆیاندا دەگرن پێش دەوڵەمەندە مسوڵمانەکان بە نیو ڕۆژ کە دەکاتە پێنج سەد ساڵ دەچنە ناو بەهەشتەوە، کاتە مسوڵمانانی ئازیز با دان بە خۆمان دابگرین، با بە حەڵاڵی خوای پەروەردگار ڕازی بین، با دەم و دەست بۆ حەرام نەبەین، با تەماح نەکەینە ماڵی یەکتری، ئەم چاوەمان تێر نابێ ئەگەر ڕێگەی پێ بەین تەماح ئەکاتە ماڵی یەکتری، با سەیری خواروو خۆمان بکەین با هەرگیز سەیری سەروو خۆمان نەکەین چونکە ئاسودە نابین، خوایە بە خاتری ئیسمی عەزەمت بۆ خاتری یەکەیەکەی ناوە پیرۆزەکانت یا اللە خۆزگە و داوا و تەمەنای ئێمە لیقائی تۆیە خوایە بە دیداری خۆت شادمان کە خوایە بە دیداری ڕەسول الله شادمان کە خوایە لە بەهەشتا کۆمان کەرەوە خوایە بە خاتری اسمی عظمت شەیدا و ئاوات و خۆزگەی ئێمە بەشداری بوونمانە لە مەجلیسی پێغەمبەران و شەهیدان و صالحان و چاکاندا خوایە لە گوناهەکانمان خۆش بە خوایە لە گوناهەکانمان خۆش بە خوایە لە گوناهی ئەم جەمع خۆش بە خوایە هیداتی گەنجانمان بە خوایە دا نامەی کردارمان بەدەستی ڕاستمان وەربگرین یا ئەرحەمە ڕاحمین خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە گیراوی مسلمانان ئازاد کە خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خوایە سربەخۆبوونێک لەژێر ئاڵا و بەیداخی لا اله الا الله محمد رسول الله دا بە میلەتە ببەخشە خوایە کۆمان بکەرەوە خوایە لە دەست و چاوی زاڵمانمان پارێزە خوای پەرۆگار لێ داواکارم ئەوانەی تا ئێستا منداڵیان نیە خوایە منداڵیان پێ ببەخشە خوایە مندالان پێ ببەخشە خوایە ئەوانەی لە کوڕان و کچانمان هاوسەرگیریان نەکردو خوایە بۆیان ئاسان کە خوایە بە حەیا و حرمەتەوە زیاتر ئافرەتەکانمان بژێنە خوای پەروەردگار مان ژێنە تا ئەو ساتە وەقتی خۆت لێمان ڕازیت خوایە مان ژێنە بە مسلمانەتی مان ژێنە یا رب العالمین لەسەر ئیسلام خوایە بمان مرێنە لە بەندایەتیەکدا بۆ تۆ لە سوجدەدا لە زمانی بە ڕۆژوبووندا یا رب العالمین خوایە مان گێرۆ بۆ لای خۆت خوایە عاقبەتی منۆم جەمع بەخێر گێرە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالاجابە